لاپەڕە سێ، سەرەتایەکی پێویست، لە مانگی هەشتی هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا لە بارەگای یەکێتی نووسەرانی کورد لقی سلێمانی کۆڕێکی تایبەتیم دەربارەی سەرەتای هاوڕێیەتیم لەگەڵ شیعردا و ماندووبوونم لە پێناویدا گێڕا. لە کۆڕەکەدا باسی ئەوەم کرد کە گەلێ شیعری ساڵانی شەست و شەش و شەست و حەوت و شەست و هەشت و شەست و نۆم لێ بزربووە و چەند کۆپلە و دێڕێک نەبێ هیچیم لە یاد نەماون. هەر بۆ نموونە چەند دێڕێکیشم لەو شارانە خوێندەوە. دوای تەواوبوونی کۆڕەکە، کاک مەهدی شێخ تاهری هاوڕێ و خزمم بینی و وتی، دەفتەرێ شیعری ئەو ساڵانەی باست کرد لای منە و من نەمزانیوە دەتەوێ، دەگینا زوو بۆم دەهێنای. ئەنجا وتی، ئەو دەفتەرەم لە کفری لێت وەرگرتووە. کە دەفتەرەکەی بۆ هێنام لە لاپەڕەی یەکەمیدا نووسرابوو چەند گۆڕانێکی تایە لەگەڵ ئەوانەی لای خۆمە، بەوەدا بۆم دەرکەوت ئەو دەفتەرە مسوەدەی ئەو دەفتەرەیە کە ونم کردووە، پەڕە بە پەڕە هەڵم دەدایەوە. ڕوانیم چەند شارێکی تایە لە خوا و شارە بچکۆلانەکەمدا بڵاوم نەکردوونەتەوە و گەلێ شاریشی تایە بڵاو کراونەتەوە، یەک دوو شاریشی تایە لاوازن و بەلای خۆمەوە بۆ بڵاوکردنەوە ناشێن، لەبەر ئەوە دەرم کردن ئێستا ئەم دیوانە شعرە ئەو شعرە بڵاونەکراوانن کە لەو دەفتەرەدا دەستم کەوتنەوە ئیتر سوپاسی هاوڕێ بەڕێزم کاگمادی شێختاهر بەرزنجی دەکەم کە بە درێژایی دە دوانزە ساڵ ئەو دەفتەرەی بۆ پاراستم و دایەوە دەستم شانی باسیشە کاگمادی دەفتەرەکەی لە لای برادێکی شاردۆسی خۆی کاک عبدولواحید دانابوو لەوی وەرگرت و بۆی هێنامەوە سوپاسی ئەویش ئەەکەم لام هە. لاپەڕە حەوت پێشکەشە بەوانەی لە نهێنی وشە تێئەگەن. لەتیف هەڵمەت.